بەڕێزان گەیشتینە پاری پێنجەم ڕێگایەکی سادە بۆ کێشکردنی سەرنجی هاوڕێتی بەڕێزەکانم سەرنجام لە میوانیەکدا بەشداریم کرد کە لە نیویۆرک ئامادە کرابوو یەکێک لە میوانەکان ژنێکی دەوڵەمن بوو کە پارەیەکی زۆری بە میراتی بۆ مابەوە ئەو هەوڵی دەدا بە پاڵتۆگران بەها و ئەلماس و مرواریەکانی دڵڕفێنی بکە بەڵام بەداخەوە بۆ دەموچاو مۆن و خۆپەسەندەکەی بیری لە چارە نەکردبۆوە، ئەو ئاگاداری ئەو شتە نەبوو کە هەموان لێی بە ئاگا بوون واتە نەیدەزانی کە حاڵەتی ڕوخساری یەک ژن زۆر گرنگترە لەو جبەی کە لەبەری دەکا. لە بیرتان نەچێ کاتێ کە هاوسەرەکەتان هەڵدەستێت بە کڕینی پاڵتۆ پێست و جلوبەرگی گرانبەها ئەم خاڵە وەبیر بهێنەوە. چارلس شواب بە منی وت زەردەخەنەکەی من یەک ملیۆن دۆلار بەهای هەیە. من وا دەزانم کە ئەو هەموو ڕاستییەکەی بەیان کردووە. چونکە بۆ ئەو هەموو سەرکەوتنانەی قەرزاری کەسایەتی و ڕەفتاری سیحراوی خۆیەتی کە ئەو توانایەکی باشی هەبووە لە ڕاکێشانی سۆز و پەیوەندی کەسانی تردا. یەکێک لە هۆکارە گرنگەکانی کەسایەتی ئەو زەردەخەنە سیحراویەکەی بوو. ڕۆژێک لە کاتی نیوەڕۆدا لەسەر خوانی نیوەڕۆ زۆر نائومێد بووم لە ڕەفتار و ئاکاری، مورزگی جەنگاوەر ئەو سارد و خامۆش بوو بە تەواوەتی بە پێچەوانەی ئەوەی کە بیرم دەکردەوە، بەڵام کاتێک زەردەخەنەی کرد وەک خۆر لە ناو هەورەکاندا خۆی نواند. ئەگەر زەردەخەنەکەی ئەو نەدەبوو پێدەچوو موریسی جەنگاوەریش هێشتا لە کۆڵانەکانی پاریسدا وەک باوک و براکانی خۆی پیشەی قەفەز دروست کردنی هەبووایە. کردارەکان بەرزتر لە وشەکان قسە دەکەن و زەردەخەنەیەک بە لایەنی بەرامبەر دەڵێت من خۆشم دەوێیت. تۆ من خۆشحاڵ دەکەیت. لە بینینی تۆ خۆشحاڵم. هەر لەبەر ئەم هۆیەیە کە سەگەکان ئەوەندە هاوڕێیەتی خەڵکی دەستەبەر دەکەن، ئەوان بە ڕادەیەک لە بینینی ئێمە خۆشحاڵ دەبن، وەک بڵێی دەیانەوێت لە پێستەکەیان بێنە دەرێ. هەر لەبەر ئەمە دیارە کە ئێمەش لە بینینی ئەوان خۆشحاڵ دەبین. زەردەخەنەی دەستکرد چۆن؟ نەخێر ئەم جۆرە زەردەخەنەیە کاریگەری نییە و کەس بەوە هەڵناخەڵەتێ، چونکە بە ساختەبوونی ئەو زەردەخەنەیە پەی دەبات و لە ئەنجامدا دەڕەنجێت. من لێرەدا باسی زەردەخەنەیەکی واقیعی دەکەم. زەردەخەنەیەک کە لە دڵەوە بەو پەڕی خۆشییەوە دەربێت و لە دڵدا بنیشێ، ئەو زەردەخەنەیەی کە لە دەروونەوە سەرچاوە دەگرێ، زەردەخەنەیەک کە بە نرخێکی چاک دەکڕدرێت. بەرپرسی دامەزراندنی فرۆشگایەکی گەورەی گیتیویۆرگ وتی، ئەو وای بە باش دەزانی کە چیژێکی فرۆشیار کە خوێندەوارییەکی کەمیشی هەبێت، بەڵام خاوەنی زەردەخەنەیەکی جوان بێت، دابمەزرێنێت و بەڵام مۆن و ڕووگرش دانامەزرێنێت، ئەگەرچی خاوەنی دکتۆراش بێت لە بواری فەلسەفەدا. بەڕێوەبەری ئیدارەی یەکێک لە گەورەترین کۆمپانیاکانی دروستکردنی لاستیک بە منی وت، کە ئەزموون ئەو خاڵەی بەو سەلماندووە کە تاک زۆر بە کەمی مومکینە لە کاتێکدا سەرکەوتوو بێت مەگەر ئەمەی ئەنجامدانی ئەو کارە بۆ ئەو هاوڕێ بێت لەگەڵ سەرگەرمیدا. ئەو وتی باوەڕی بەو پەندە کۆنە نییە کە دەڵێت کاری قورس تاکەکلیلێکە کە دەروازە بەڕووی ئارەزوو و خواستەکانی ئێمەدا دەکاتەوە. ئەو دەڵێت، کەسانێک دەناسم بەو هۆیەوە سەرکەوتوو بوون کە لە کاتی ئەنجامدانی ئەرکەکانیاندا زۆریان پێ خۆش دەبوو، پاشان هەر ئەم کەسانەم بینی کە بە شوێن کاردا چووبوون، بەڵام وەک ئەرکێک و لە ئەنجامدا ئەو کارە خۆشی و تامی خۆی لەدەستدا و ماندوو بوو، چونکە چیدی لە ئەنجامدانی ئەو کارە تام و چێژ وەرناگرن. سەرکەوتن بەدەست ناهێن و تووشی شکست و بێ ئەنجامی دەبن لە کاتی بینینی کەسەکاندا کاتێک پێتان خۆشە کە ئەوان لە بینینی ئێوە خۆشحاڵ بن من داوام لە هەرزان فرۆشیار و بازرگانان کردووە کە بۆ ماوەی یەک هەفتە ڕۆژی بۆ یەک سەعات بە زەردەخەنە و ڕووی خۆشەوە ڕووبەڕووی خەڵک ببنەوە و پاشان بێنە پۆلەکەی منەوە و ئەنجامەکەیم پێ ڕابگەیەنن ئەم کارە کاریگەری زۆری هەبوو. ئەم بابەتە لێک بدەینەوە. لێرەدا هەندێک نامەی ولیام ب شتاینهارت کە ئەندامێکی بۆرسەی نیۆیۆرکە دەهێنمەوە، بەسەرهاتەکەی ئەو تەنها بەسەرهاتێک نییە کە پەیوەندی بە خۆیەوە هەبێ. لە ڕاستیدا ئەوەی کە بۆ ئەو ڕوویدا نموونەیەکی تەواوە لەوەی کە بۆی هەیە بۆ کەسانی تریش ڕووبدا، بەڕێز شتاینهارت دەنووسێ. ماوەی هەژدە ساڵە هاوسەرگیریم کردووە، بێجگە لەم کۆتاییانەدا لە هەموو ئەم ماوەیەدا دەگمەن بە ڕووی هاوسەرەکەمدا زەردەخەنەم دەکرد و لە کاتی هەستان تا کاتی ئامادەبوون بۆ چوونە سەر کارەکەم زیاتر لە چەند وشەم قسە لەگەڵ نەدەکرد، من یەکێک بووم لە مڕومۆزترین ئەو کەسانەی کە بە شەقامی برادوویدا تێپەڕیان دەکرد. چونکە ئێوە داواتان لێ کردووم کە ئەزموونێکم دەربارەی خۆشڕوویی و کراوەیی هەبێت و پێناسەی بکەم، بیرم کردەوە کە خراپ نییە ماوەی هەفتەیەک بەپێی دەستوورەکەی ئێوە کار بکەم. بۆ ئەم مەبەستە یەکەمین ڕۆژ کاتێک کە سەرم شانە دەکرد لە کاتێکدا کە ڕووە گرژومۆنەکەی خۆمم لە ئاوێنەکەدا دەبینی، بە خۆمم وت. بیل تۆ لە ئەمڕۆ چیدی ڕووگرژ و مۆن نابی، تۆ زەردەخەنە دەکەیت، هەر ئێستایش ئەم کارە دەکەیت. پاش ئەوە چووم بۆ خواردنی نانی بەیانی و بە زەردەخەنەوە بە هاوسەرەکەم وت، بەیانیت باش ئازیزم. ئێوە وتبووتان کە پێ دەچێت ئەو لە ئاستی وەها کارێکدا سەری سوڕ بمێنێ، بەڵام ئێوە کاردانەوەکەی ئەوتان بە کەم زانیبوو، ئەو پەرێشان بوو، خورپە گرتی، بەوم وت، لە داهاتوودا دەکرێت چاوەڕێی دووبارەبوونەوەی وەها ڕووداوێک بێت و من ئێستا بۆ ماوەی دوو مانگە بەم شێوەیە ڕەفتار دەکەم. لەم گۆڕینی شێوازەدا لە ماوەی ئەم دوو مانگەدا زیاتر لە ساڵی ڕابردوو بەختەوەریمان باش بووە. ئێستە کاتێک دەچمە فەرمانگە بە زەردەخەنەوە بەیانی باش لە پاسەوانەکە دەکەم. لە کاتی وردکردنەوەی پارە زەردەخەنەیەک بۆ سندووقدارەکە دەکەم و لە کاتێکدا کە لە ژووری بۆرسەدا دەوەستم زەردەخەنە بۆ ئەو کەسانە دەکەم کە نایانناسم و پێشتر نەمبینیون. زۆری پێ نەچوو کە بۆم دەرکەوت هەمووان لە بەرامبەر زەردەخەنەوە زەردەخەنە دەکەنەوە، هەر کەسێک بۆ گازندەیەک دێتە لای من بە زەردەخەنەوە پێشوازی لێ دەکەم و بە زەردەخەنەوە گوێیان لێ دەگرم. بۆم دەرکەوتووە کە بە هۆی کاریگەری زەردەخەنەکانمەوە ڕۆژانە دۆلاری زیاترم چنگ دەکەوێ. من لەگەڵ دەڵاڵێکی تردا لە شوێنێک کار دەکەم، یەکێک لە کارمەندەکانی مرۆڤێکی ڕووخۆشە و لێو بە زەردەخەنەیە. بە ڕادەیەک لەو ئەنجامەی کە بە دەستم هێنابوو خۆشحاڵ و خۆشکەیف بووم کە ئەویشم لە فەلسەفە هندییەکەی پەیوەندی مرۆڤ ئاگادار کردەوە. ئەو کات ئەو دانی بەوە دانا کاتێک بۆ ئەنجامی بیروڕاکەی من خۆی گۆڕی ئەوا بەرەنجامی باشی دەست کەوتبوو ئەو وتی کاتێک کە زەردەخەنە دەکەم وەک مرۆڤێکی واقعی دێمە بەرچاو لەو شێوازەی کە گرتوومەتە بەر هیچ هێمایەکی ڕەخنە و تانە و تەشەر بەدی ناکرێت و لە بری ئەوە ئافەرین و دەستخۆشکەری خۆی دەنوێنێت. من خۆم دەگرمەوە لە ئاخاوتن دەربارەی خواستەکانی خۆم و لە بری ئەوە هەوڵ دەدەم لە خاڵی تێڕوانینی بەرامبەر بگەم هەر ئەم ڕێڕەو و ڕێبازە شۆڕشێکی لە ژیانمدا پێک هێنا. ئێستا بە تەواوەتی بوومەتە پیاوێکی تر، بوومەتە پیاوێکی بەختەوەر، بە تواناتر و خاوەنی هاوڕێیانێکی زۆرتر و بەختەوەرییەکی فراوان، لە هەمان کاتدا شتە گرنگەکان هەر ئەم شتانەن. ئازیزان، لە بیرتان نەچێ کە ئەم نامەیە لە لایەن پیاوێکی دونیادیدەوە نووسراوە کە لە ڕێگەی کڕین و فرۆشتنی دارەوە لە نیۆیۆرکدا بژێوی خۆی دابین دەکات و پیشەکەی ئەو لەو پیشانەیە کە لە سەدا نەوەت و نۆی خەڵکی تیایدا تووشی شکست بوون، ئایە حەزتان لە زەردەخەنەکردن نییە؟ ئەگەر دەربەستی زەردەخەنەکردن نین، دەبێت هەستن بە دوو کار، سەرەتا ئەمەی کە بە خۆت بقەبڵێنیت کە زەردەخەنە بکەیت و یاخود لەبەر خۆتەوە ئاوازێک لێوەورتە بکەیت، جۆرێک هەڵسوکەوت بکەن وەک بڵێی ئێستە بەختەوەر و خۆشحاڵن، ئەم کارە دەبێتە هۆی ئەوەی کە بە واقیعی بەختەوەر و خۆشحاڵ بن. پڕۆفیسۆر ویلیام جیمز ئەم واتایەی بەم دەقەی خوارەوە بەیان کردووە، وا دێتە پێشچاو قۆناغی دوایی هەستەکان بێت، بەڵام لە ڕاستیدا کار و هەست پێکەوە هاوجووتن، بە ڕێکخستنی کار کە لە ژێر کۆنتڕۆڵی ڕاستەوخۆی ئیرادەدایە، دەتوانین هەستەکان کە لە ژێر کۆنتڕۆڵدا نییە ڕێکی بخەین و کۆنتڕۆڵی بکەین. بەم شێوەیە لە حاڵەتی دەستدانی کراوەیی و ڕووخۆشیدا، دەبێت لە ئیرادەی خۆمان یارمەتی وەربگرین و خۆمان ناچار بکەین کە بە ڕوویەکی کراوە دابنیشین و جۆرێک دەست بدەینە کاروبار یاخود قسە بکەین وەک بڵێی ڕووخۆشی و کراوەیی لەو شوێنەدایە کە ئێمەی لێی. لە دونیادا هەموو بە دوای بەختەوەرییەوەین و بۆ دۆزینەوەی ئەو بەختەوەرییە تەنها یەک ڕێگەی دڵنیا هەیە و ئەوەش کۆنتڕۆڵکردنی بیروڕاکانی بەختەوەرییە. بەختەوەری پەیوەست نییە بە مەرجە دەرەکییەکان. ئەو شتەی کە ئێوە بەختەوەر و نابەختەوەری دەکات ئەوە نییە کە ئێوە کێن و یاخود چیتان هەیە و یان چین و چی دەکەن، بەڵکو وازی بیرکردنەوەتانە. بۆ نموونە بۆی هەیە دوو کەس لە شوێنێک دابن و یەک کار ئەنجام بدەن، هەردووکیان هەمان بڕە پارە و هەمان متمانەیان هەبێ و لەگەڵ ئەمەشدا یەکێکیان هەست بە بەختەوەری دەکات و ئەوی کەشیان هەست بە بەدبەختی. بۆچی؟ بەهۆی جیاوازیی سەلیقەیانەوە لە بیرکردنەوەیاندا. من لە نێوان ئەو حەمباڵە چینیانەدا کە لەو گەرما سەختەی چیندا بۆ بەدەستهێنانی ڕۆژانە حەوت سەنت، ئارەقیان دەڕشت، هەمان ئەندازە ڕوخساری پێکەنیناوی کراوەم بینیوە کە لە شەقامەکانی نیۆیۆرکدا دەیبینم. شکسپیر دەڵێ، هیچ شتێک چاک یان خراپ نییە، بەڵام شێوازی بیرکردنەوەی ئێمە شتەکان خراپ یان باش دێنێتە بەرچاو. جارێکیان لینکۆڵن وتی، زۆربەی تاکەکان بە هەمان ئەندازە هەست بە بەختەوەری دەکەن کە بڕیاریان داوە بەختەوەر بن. ئەو ڕاستیی دەوت، بەم دواییانە نموونەیەکی بەرزم لەم ڕاستییە بینی لە قادرمەکانی دەروازەی وێستگەی شەمەندەفەری لانگ ئایلەندی نیۆیۆرک. سەردەکەوتم بەرامبەر بە من هەروا سی یا چل منداڵێک کەم ئەندام بە قادرمەکانەوە سەردەکەوتن ئەوان کە ناچار بوون بە یارمەتی گۆچان و داردەست خۆیان بکێشنە سەرەوە زۆر شاد و خۆشحاڵ بوون من لە شادی و خۆشحاڵی ئەوان سەرم سوڕمابوو من ئەم بابەتەم بەو پیاوە وت کە منداڵەکانی ڕێبەری دەکرد ئەو لە وەڵامدا وتی ئێوە بەڵێ کاتێک کە منداڵێک ئاگادار دەبێتەوە کە هەموو تەمەنی دەبێت کەم ئەندام بێت ئەو زۆر دەترسێ بەڵام پاژەوەی کە بەسەر ترسەکەیدا زاڵ دەبێ تەسلیم دەبێت و پاژەوە زیاتر لە کوڕە تەندروستەکان هەست بە بەختەوەری دەکا. حەزم دەکرد وەک ڕێزێک بۆ منداڵەکان کڵاوەکەم لەسەرم داگرم. ئەوان وانەیەکیان فێر کردبووم کە هەرگیز فەرامۆشی ناکەم. لە کاتێکدا کە مری پیکفورد خۆی ئامادە دەکرد تا لە دوگڵاس فیربانکس تەڵاق وەربگرێت، نیوەڕۆیەکم لەگەڵ ئەودا بەسەر برد. پێ دەچێت وابزانن کە ئەو لەو مەسەلەیە زۆر دڵتەنگ و پەرێشان بووبێ. بەڵام من ئەوم بە ئارامترین و سەرکەوتووترین کەس زانی کە بە درێژایی تەمەنم بینیبووم. ئەو بەختەوەری لێ دەباری. نهێنیەکەی چی بوو؟ ئەو نهێنی بەختەوەربوونی خۆی لە کچێکی بچووکدا ئاشکرا کرد کە سی و پێنج لاپەڕەی لە خۆ دەگرێت، ئێوە لە خوێندنەوەی ئەم کتێبە چێژ وەردەگرن، ئەگەر دەتانەوێت ئەم کتێبە بخوێننەوە، بچنە کتێبخانەی گشتی و نوسخەیەکی کتێبی، Why Not Try God، بە قەڵەمی مری پیکفۆرد دەست بخەن. فرانکلین بەدکەر کە لە کارمەندەکانی پێشووی کاردیناڵی سنت لوئی بوو، ئێستاش یەکێکە لە کارمەندانی ناسراوی قەرەبوو لە ئەمریکا، چەندەها ساڵ لەمەوبەر بەمنی وت. پیاوی خۆشڕوو لێو بە زەردەخەنە لە هەموو شوێنێک پێشوازی دەکرێ، هەر بۆیە بەر لەمەی کە بچێتە ژووری کاری کەسێکەوە، ساتێک دەوەستێت و دەربارەی ئەو شتانەی کە پێویستە سوپاسگوزار بێت بیر دەکاتەوە، تا وەبیرهێنانەوەی ئەو مەسەلەیە زەردەخەنەیەکی واقیعی بخاتە سەر ڕوخساری، لە حاڵێکدا کە هەر بەو جۆرە دەم بە خەندەیە دەچێتە ژووری کاری کەسی بەرامبەر. ئەو لەو باوەڕەدایە کە ئەم تەکنیکە زۆر سادەیە، کاریگەرییەکی زۆری لە پێگەی ئەودا هەبووە لە بواری فرۆشتنی وەرەقەی قەرەبوو، بیمەی کۆمەڵایەتی، ئەم ئامۆژگارەی خوارەوە کە لە ئەلبێرت هوبارد وتویەتی بخوێنەوە، بەڵام لەبیرتان نەچێ خوێندنەوەی بە تەنها هیچ سودێکی نیە، بەڵکو پێویستە کاریشی پێ بکەن، هەر کاتێک لە ماڵ دەچنە دەرێ چەناگەتان کۆ بکەنەوە و سەرتان بەرز ڕابگرن و هەناسەیەکی قوڵ بدەن و کازیوەکانی خۆر بەرەو خۆت کێش بکە و بە زەردەخەنەوە لەگەڵ دۆستان و ئاشنایاندا ڕوبەڕو ببنەوە و کاتێک تەوقە دەکەن گیانی بکەن بە بەردا لەوەی دەکەونە بەر هەڵە تێگەیشتنی کەسانی تر هیچ ترستان نەبێت و تەنانەت یەک خولەکیش دەربارەی دوژمنەکانتان بیرمەکەنەوە، لە بیری خۆتاندا ئەو ئەندێشەیە چڕ بکەنەوە کە حەز لە کردنی چ کارێک دەکەن، پاشان بەبێ ئەوەی ڕێڕەوی کارتان بگۆڕن، ڕاستەوخۆ بەرەو مەبەست بچنە پێش، سەرنجی خۆتان دەربارەی ئەو کارە درەوشاوە و دیارانەی کە پێتان خۆشە ئەنجامی بدەن چڕ بکەنەوە، لەسەریان هەڵوێستێک بکەن و لە کاتێکدا کە ڕۆژان تێدەپەڕێت لە پڕ خۆنەویستانە ئاگاداری ئەوە دەبنەوە کە ئێوە خەریکن لەو هەڵانەی کە بۆ بەدەستهێنانی ئارەزووەکانتان پێویستە سوودی تەواو وەربگرن هەر بەو جۆرەی کە مەرجانێک لە ڕێڕەوی ئاودا ئەوەی کە بۆ مانەوەی گیانی پێویستە بەدەستی دەهێنێ لە بیری خۆدا ئەو کەسەی کە تاکێکی شایستە و گەرم و سوودمەند لە خۆتاندا بەرجەستە بکەن لە ئەنجامدا هەر ساتێک وەها ئەندێشەیەک لە فکرتاندا تێدەپەڕێنن کاریگەری دەبێت لە گۆڕانی ئێوە بەو کەسایەتیە دڵخوازەی کە ئارەزووتان هەیە وەها بن. بیری مرۆڤ یاخود فکر لە سەروو هەموو شتێکەوەیە بەسەر هەموو شتێکدا زاڵە، هەوڵ بدەن شێوازی دروستی فکر کردنەوە لە خۆتاندا پەروەردە بکەن واتە هەوڵ بدەن ئێوە بە دلێری، ڕاستگۆیی و خۆشڕوویی هان بدا. دروست بیر کردنەوە لە پلەی بەدیهێناندایە و هەر شتێک بە ویستن بەدەست دێت و ئەگەر نزایەک لە ناخی دڵەوە بێت بێ وەڵام نامێنێتەوە ئێمە هەمان کەس دەبین کە حەزی دڵمان ئارەزووی دەکا چەناگە کۆ بکەنەوە و سەرتان بەرز ڕاگرن چونکە ئێمە کەسانێکی بە نرخ و بەهاین چینیە دێرینەکان خەڵکانێک بوون عاقڵ و ژیر چونکە شێوازی ژیانی چونکە شێوازی ژیانی فێرکردنیان زۆر دانایانە بووە. ئەوان پەندێکی پێشینیان هەیە کە من و ئێوەش دەبێت کەرت کەرتی بکەین و لە ناو کڵاوەکەماندا چەسپی بکەین. ئەو پەندە ئەوەیە، پیاوێک کە زەردەخەنەی لەسەر لێو نییە، نابێت دووکان بکاتەوە. ئێستە کە باسی دووکان هاتە پێش جێگەی خۆیەتی، لە ژێرەوە وتەی، فرانک، ئیرویک بهێنمەوە کە لە یەکێک لە ئاگادارییەکانی کۆلینس و هاوبەشەکانیدا هاتووە، یەک زەردەخەنە لە ڕۆژی کریسمسدا، زەردەخەنە هیچی تێناچێت، بەڵام شتی زۆر دەخوڵقێنێ. زەردەخەنە بەبێ ئەوەی خاوەنەکەی هەژار بکا، بەرامبەرەکە دەوڵەمەند دەکا. زەردەخەنە ساتێک زیاتر ناخایەنێ، بەڵام هەندێک جار بیرەوەرییەکانی تا کۆتایی دەمێنێتەوە. هیچ کەس ئەوەندە دەوڵەمەند نییە کە بتوانێت بەبێ زەردەخەنە بەسەر بەرێ. هیچ کەسیش ئەوەندە هەژار نییە کە لە سوودەکانی زەردەخەنە بەهرەمەند نەبێ. زەردەخەنە لە ماڵەوەدا بەختەوەری دروست دەکا، لە بازرگانیدا پاکی نییەت، چونکە زەردەخەنە ئاماژەی دۆستی و هاوڕێیەتییە، زەردەخەنە ماندوێتی لادەبات و کەسانی نائومێد ئومێدەوار دەکا، زەردەخەنە تیشکی خۆرە، بۆ کەسانی خەمۆک باشترین دژە تەنی سروشتییە بۆ ناڕەحەتی و بێتاقەتی. لەگەڵ ئەمەشدا ناتوانرێ زەردەخەنە بکررێ، چونکە زەردەخەنە بۆ هیچ کەسێک کاڵایەکی سەر زەوی نییە، مەگەر ئەوەی کە ببەخشرێت و ئەگەر لە کۆتا ساتەکاندا بۆ کریسمس شتومەک دەکڕن و فرۆشیارانی ئێمە لە تا و ماندوێتی نەیانتوانی بە ڕووتاندا زەردەخەنە بکەن ئەوا ئێوە زەردەخەنەیەکیان خەڵات کەن، چونکە هیچ کەس بە ڕادەی ئەو کەسەی کە زەردەخەنەی نییە پێویستی بە زەردەخەنە نییە. بەم پێیە ئەگەر دەتانەوێت خەڵکان ئێوەیان خۆش بوێ ئەوا بنەمای دووهەم ئەمەیە زەردەخەنە لەبیر نەکەن زەردەخەنەی بێ مایەی ئێوە گرانبەهاترین خەڵاتە.